لە شوێنی بارداگرتنی کەناری نیل دوورکەوتمەوە و بەرەو مەیخانەی کلکی تیمساح ڕۆشتم و لەو مەیخانێ جگە لە وێرانەی سووتاو هیچ شتێکی تر نەئەهاتە بەرچاو، هەناسەیەکی قوڵم هەڵکێشا، چونکە کەوتمەوە یادی ئەو ڕۆژەی کە لەو جێگایەدا لە پێش چاوم بە گورز مێشکی مناڵە بچووک و شیرین زمانەکەمیان پژان کە لە ڕەچەڵەکی من واتە لە ڕەچەڵەکی فیرعەون و خوایەکان بوو لە بەرچاومدا پەلاماری مەریتیاندا کە بەدیلی بیگرن بەڵام ئەو بەرگری کرد و بە لێدانی نەیزەکان لە چاو تروکانێکدا کون کونیان کرد ئینجا لە کاتێکدا کە لەوانە بوو هێشتا گیانی تیامابوو بێ مەیخانەکەیان ئاگر تێبەردا و مەریتی ئازیزی من بە زیندوی لە ئاگردا سووتا ئەی خویەکانی میسر ئایا ئەکرێ پێم بڵێن کە مەریتی من لەو کاتەدا کە مەیخانەکە ئاگری گرت بەبێ تەحملی ئەشکەنجەی سووتان مردیان نا خۆزگە هەروەکو چۆن من فیرعونم بە تریاک و بەبێ هیچ ئازارێ بۆ دنیای تر نرد مەریت و تەهوتی بچووکیشم بەو شێوەیە بکوشتایە بەڵام من لەبەرئەوەی کە کەوتبوومە ژێر کاریگەرێتی وتەکانی فیرعەونەوە لەو کاتەدا هیچ لە یادی پاراستنی گیانی مەریتی خۆشەویستم و کوڕە بچووکەکەم نەبووم و سەیر ئەوە بوو کە بە شێوەیەک عەقڵ لەسەرم دوورکەوتبۆوە کە نەمەتوانی لەوە بگەم کە هەرگیز ڕوونادا گەلی میسر یان گەلێکی تر بتوانێت خوایەک بپەرستێ کە شکڵی نەبێت و نەبینرێ و جۆری مرۆڤ تەنها توانێت جۆرە خوایەک بپەرستێ و ئەویش خوایەکە کە شێوەی هەیە و مرۆڤ توانێ بیبینێ و بە پێچەوانەشەوە خەڵکی تەنها لە خەیاڵیاندا خوایەکی بێوێنە و نەبینرا و ئەپەرستن و لە ڕاستیدا خوایە پلە دووسەیەکان واتە فیرعون و کاهینەکانی ترە پەرستن. مرۆڤ لەبەرەوەی ناتوانێ خوای نەبینراو بپەرستێ چونکە هیچ مێشک و عقلێ توانای تێگەشتنی خوای بێشکڵ و شێوەی نییە بە ڕزامەندی و ئەو خویە فەرامۆشەکات و لە جیاتی ئەوە ئەو کەسانە ئەپەرستێ کە ئەڵێن کوڕی خوای نەبینراوین یان لە لای ئەوە هاتوین یان دەنگیمان بیستووە و لەگەڵیدا دواوین چونکە ئەم کەسانە مرۆڤن و شێوەیان هەیە و خەڵکی ئەتوانن بیان بینن و لە ئایندەشدا هەروا ئەبێت و هەر جارێ خوایەکی بێ وێنە و نەبینراو بێتە کایەوە ئەگەر بیەوێت سەرکەوتوو بێ ناچارە مرۆڤێک بە خەڵکی بناسێنێ و لە زمانی ئەوەوە لەگەڵ خەڵکی دا بدوێ بۆ ئەوەی خەڵکی تر ئەو مرۆڤە بپەرستن و لە دوای مردنی ئەو کەسە کاهینەکانی جێنشینی ئەو بپەرستن چونکە جۆری مرۆڤ ناتوانێت جگە لە مرۆڤ و گیاندار و بێجان بپەرستێک کە شێوەیان هەیە ئەگەر ئەخناتون شێوەیەکی بۆ خۆیەکەی خۆی دروست بکردایە وای لێ نەهات و ئەو ئاژاوەیە دروست نەبوو مریت و تهوتی من بەو دڕندەییە نەئەکوژران و خاڵەمێشی بەدبەختی و هەژاری بەسەر خەڵکی دا نەئەڕژا و جارێکی تر من لە جیهاندا تەنها نەئەمامەوە. لەو باوەڕەدام کە یەکێک لە شتە مەترسیدارەکانی جیهان بیر و بۆچوونە چاکسازییەکانی فیرعەونێکە چونکە ئەو بیروڕا چاکسازیانە ئەگەرچی خێرێکی بەڵگە نەویست بێ بەڵام کۆمەڵێکی زۆر بەدبەختەکە لە دوورەوە دەنگی هەلهەلەی خەڵکم ئەبیست کە خۆشحاڵی خۆیان بۆ فیرعەونی نوێ دەرەبڕی خەڵکی وایە نەزانی کە لەبەرەوەی فیرعەونی نوێ و کەم تەمەن لە مناڵیەوە بیر لە گۆڕەکەی خۆیەکاتەوە و ئەیەوێت ئارامگەیەک بۆ خۆی دروست بکە دیارە فیرعونێکی دادپەروەرە و ئەتوانێت زڵم لە ناو ببات و دادپەروەری و خۆشگوزەرانی بەرقەرار بکات و بێ ئاگا لەوەی کە خویەکەی فیرعونی پێشوو ئەگەرچی خوازیاری ئاشتی و یەکسانی و لەناوچوونی جیاوازییەکان بوو، ئەو بەدبەختیانەی بەسەر خەڵکیدا هێنا و بەم پێیە وای بە حاڵی خەڵکی لە سەردەمی پاشایەتی ئەم فیرعەونە، چونکە خوای فیرعەونی نوێ هەمان ئاموونی خوای ستەم و تووڕەیی و چاو برسێتییە و تازەش هاتۆتە سەر کار و تین و برسییە چونکە ماوەیەکە کە هیچی نەخواردووە و نەخواردۆتەوە و بۆ تێرکردنی ئەو دەرهاویشتەی ڕەنجی هەموو گەلی میسر و بۆ تینوێتی شکاندنیشی خوێنی هەموو ڕۆڵەکانی ئەم وڵاتەشی بەس نییە فیرعەونی پێشوو پێکی مەرگی لەدەست من وەرگرت و نۆشیەوە و مرد و ئاسوودە بوو چونکە لە دوای مردن هەموو شتێ لە بیرەکەێ بەڵام من زیندوو ماومەتەوە و ناتوانم ئەوەی کە بینیومە و بیستومە و بەسرم داهاتووە فەرامۆشی بکەم و ناچار ژیانی من لەمە بەدووە هاودەمی تاڵی و حەسرەتە بێ لە وێرانەکانی مەیخانی کلکی تیمساح تێپەڕیم و بۆ ئەسکەلەی نزیک بەندەر گەڕامە و ئەو جێگایە کە چۆڵە هاتە بەرچاو کۆمەڵێ زەمیلە و سەبەتەی بەتاڵ و دڕا و گوریسی بێکەڵکی لێبوو کە نیشانی ئەدا ڕۆژێکی ئەو جێگایە ناوەندی کاری بارکردن و گواستنەوەی ڕووبار بووە لەناکاودا پیاوێکی لەڕ ئەندام لە ژێر سەبەتە و زەمیلەکانەوە هاتە دەرەوە و بەرەو من هات و چاوە بە ناواچوو و کەم سۆماکردنی بڕیە دەم و چاوی من و وتی ئایا ناوی تۆ سینۆهە نییە و ئایا تۆ هەمان پزیشکی پاشایەتی نیت کە بە ناوی ئاتونەوە برینی هەژارانت چارەسەرە کرد من کەم زانی مەبەستی ئەو چییە بێدەنگ بووم و چاوەڕوانی باقی وتەکەی بووم و ئەو پیاوتی ئایا تۆ هەمان سینۆهە نیت کە بەهۆی خزمەتکارەکەی خۆت نانت بەسەر خەڵکیدا دابەشە کرد و ئەوان بە زمانی تۆ ئەیانوت کە ئەمە نانی ئاتونە بخۆن و سوپاسی ئەخناتون بکەن؟ تۆ کە نانت بە خەڵکی ئەدا ئەمڕۆش نان بدەرە من، چونکە چەند ڕۆژێکە کە من لە ژێر ئەم سەبەتە و زەمبیلانەدام و لە برساندا توانای ڕۆشتنمم نییە. وتم تۆ بینی کە من نانم نییە کە بتوانم بدەمێ بەڵام بۆچی تۆ لەژێر ئەو سەبەتە و زەمبیلانەدا بەسەرەبەی پیاوەکەوتی من خانوویەکی بچووکم هەبوو کە بۆنی ماسی بۆگەنی لێ ئەهات بەڵام هەرم توانی لە کاتی باران و لە کاتی شەودا تایدا بنوم من ژنێکم هەبوو کە جوان نەبوو بەڵام هی خۆم بوو هەروەها مناڵم هەبوو کە ماوەیەکە زۆربەی کاتەکان بە برسێتی ئەبەنە سەر بەڵام هەر مناڵی خۆم بوون بەڵام ئەمڕۆ سەرپانەیەکم نییە و خانووکەمیان ڕوخان ئەمڕۆ ژنم نییە و ژنەکەمیان کوشتووە و مناڵیشم نییە و ئەوانیش لە ناوچوونە و خویەکەی تۆ لە هەموو ئەم تاوانانە بەرپرسە سینۆها خویەکەی تۆ ئاتون خانوەکەم و ژن و مناڵەکانی لێسەندم و منی گەیاندە ئەم ڕۆژە و من ئێستا بۆ ڕاکردن لە دەستی سەرما و گەرمە ئەبێ داڵدە بۆ ژێر سەبەتە و زەمبیلە کۆنەکان ببەم لەو ڕۆژەوە کە جیهان دروست بووە خویەکی بێ بەزەیی تر و شومتر لە خویەکەی تۆ پێیان نەبووە و منەزانم کە ئەمرم بەڵام خۆشحاڵم کە خویەکەی تویان لەناو برد بۆ ئەوەی لەمە و بە دواگەلی میسر بەدبەخت نەبن لە دوای ئەو قسەی ئەو پیاوە کەوتە سەرزەوی و گریا و لەبەرەوەی کە من نەمەتوانی یارمەتیەکی بدەم لی دوورکەوتمەوە و چوومە ناو گەڕەکی هەژارانەوە و گەشتمە شوێنە کە خانووی مزگەرەکەواتە خانوە کۆنەکەی خۆمی لێبوو ڕوانیم خانوەکە وەکو ماڵەکانی تری تەبەست وێران ببوو ڕەشایی سووتانی پێوە دیار بوو ئەو درەختانەی کە لە نزیک خانوەکە بوون وشک ببوون بەڵام لە تەک دیوارەکەەوە لە ژێر ڕووخاویەکەدا چاوم بە جۆرە شەولانێ کەوت کە گۆزەیەک لە بەردەمی دابوو وەکو ئەوە بوو کە یەکێ تایدا نیشتەجێ بێت چونکە شێی گۆزەکە نیشانی ئەدا کە ئاوی تیا بووە هەنگاوێکم بەرەو شەولانەکە هاویشت و لە ناکاودا ڕوانیم موتی خزمەتکارەکەی خۆم بەسەر و قژی ئالۆسکا و لە کاتێکدا کە قاچێکی ئەشەلی لە کونەکە هاتە دەرەوتی پیرۆز بێت ئەمڕۆ کە خاوەنەکەم گەڕاوەتەوە دیتنیم وتیم ئەوەندە پێ سەیر بوو کەوام زانی ئەو نییە و ڕوحەتی چونکە بە منیان وتبوو ئەویان کوشتووە لێم پرسی موتی ئایا تۆ مابووی موتی هیچی نەوت و لەسەر زەوی دانیشت و بە هەردوو دەستی دەم و چاوی گرت و من ڕوانیم لەڕ بووە و لە لەشیدا ئاسەوادی بڕینی شاغە بینرا دیار بوو کە توانای نەبوو بۆمی بگێڕێتەوە کەچی بەسەر هاتووە و منیش نەمەویست بە پرسیارکردن ڕەنجەکەی پێ دووبارە بکەمەوە پرسیاری کاپتام کردو موتی وتی کاپتا بەدەستی بەندە و کرێکارەکان کوژرا چونکە کاتێکە بینیان ئەو شەراب و ئاوی جۆداتە سەربازەکانی ئامون لی تووڕەبوون و کوشتیان بەڵام من باوەڕم نەکرد چونکە لە بیرم بوو کە لە دوای ئەوەی ئاتۆن سەرنگون کرا و ئامون هاتەوە سەرکار کاپتا زیندوو بوو هەر ئەویش ڕێگەی لێگرتم کە بچمە ناو ئاگری مەیخانەی کلکی تیمساحەوە و لاشەی مەریت و تەهوت دەربهێنم لەو کاتەدا هەموو کرێکار و بەندەکان و بەگشتی هەموو لایەنگرانی خاچ لە ناوچوو بوون و کەسیان لەوێ نەبوون کە کاپتا بکوژن و دوای ئەوەش کە من لە تەبەز ڕۆشتم ئەگەرچی شار بە تەواوەتی شڵەژا بوو بەڵام من کاپتام لەوە بە زیرەکترە زانی کە لە بار و دۆخێکی وا خراپ لەگەڵەوەشداکەی توانی سوود لە پاڵپشتی ئامون وەربگرێ بکوژرێ موتی ڕوانیتی کە من بێدەنگ بوومە و قسە ناکەم و لە پرێکا تووڕەبووتی ئایا تێگەیشتی کە لاساری تۆ لە ئاکاندا چ دەرەنجامێکی لێکەوتەوە تۆ تا ئاخرین ڕۆژ ئەدوت ئاتون سەرکەوتووە بێ بەڵام هەم ئەو شکا و هەم تۆ و ئێستا تۆ بوویتە تە پیاوێکی هەژار و دڵنیام کە برسیتە و هاتویتە بۆ ئێرە کە کەرتە نانێکم لێ بسەنی و لەبەرەوەی کە جێگایەکیشت بۆ نووستن نیە لەم شەولانەدا کە لەم خانوە ڕووخاوەدا دروستم کردو ئەنوی و بەیانی کاتێکە لە خەو هەڵەسی داوای ئاوی جۆ و شۆرە ماسیم لێکەیت و ئەگەریش زوو ئاوی جۆت بۆ نەهێنم بەدار لێمەدەی بڕوانە لە ژیانەکەی تۆ لە ژیانەکەی ئێمە بەهۆی لاساری تۆ جگە لەم کەلاوە هیچ تێ نەماوە و من لێرەدا ئەمرم بەبێ ئەوەی کە گۆڕم هەبێ چونکە پارەی کڕینی گۆڕم نییە و لە دوای مەرگ لەبەرەوەی کە هەژارم کەس من بۆ خانەی مەرگ نابات و لاشەکەم مۆمیایی ناکەن و نایکەنە گۆڕەوە و بۆ ئەوەی لاشەکەم بۆگەن نەبێت ئەی خەنە ڕووباری نیلەوە و منیش وەکو هەزاران کەسی دیکە کە لەم شارەدا بوونەتە خۆراکی تیمساحەکان ئەبمە خۆراکی گیانەوەرانی ناونیل کاتێ موتی ئەم قسانەی کرد من کەوتمە گریان چونکە هاتەوە یادم کە کاتێ گەنج بووم بەهۆی هەڵی منەوە ئەو ژن و پیاوەی کە من بەدایک و باوکی خۆمم ئەزانی بەبێ گۆڕمانەوە چونکە من تەنانەت گۆڕەکەشیانم فرۆشت بوو بۆ ئەوەی بتوانم سوود لە ژنێ وەربگرم کە نرخی هاودەمێتی منی نەبوو بەڵام کاتێک کە منی بینی خۆی بە ژنێکی بەڕێز و حرمەتەوە نیشانی مندا ئێستاشم وتی خزمەتکارم گۆڕی نییە و ئەگەر من ئەمڕۆ بیرم لە هاتن بۆ ئێرە نەکردایەتەوە کە بێم و ئەو ببینم لەوانە بوو بمرێ و لاشەکەشی فڕێ بدەنەوە نیلەوە چونکە کەسێک کە نشتێکی هەیە لاشەکەی خۆی مۆمیایی بکات و نەگۆڕیشی هەیە لە دوای مەرگ جێگەی ناو نیلە وتی کاتێکە گریانەکەی منی بینی تووڕەیەکەی دابەزیوتی سینۆها خەم مەخۆ من هێشتا لە ژێر ئەو وێرانێدا کەمێ گەنم و چەند گۆزێکی پڕ لە ڕۆنم هەیە و ئێستا کەمێ لە گەنمەکە ئەکەمە ئارد و نانت بۆکەم و دوایش نانێک لەگەڵ خۆمدا ئەبەم و گۆزێک ئاوی جۆی پێکڕم و تێر دەکەم پاشان من و تۆ بەیەکەوە لێرەدا سەر پەنایەک دروزەکەین کە تۆ بتانی تایدا دابنیشی و پزیشکی بکەی و ئەگەرچی خەڵکی هەژار بوون و ناتوانن دەست حەقی زۆرت بدەنێ بەڵام تۆ لە ڕووی پزیشکیەوە لە ناو خەڵکیدا ناوبانگێکی باشت هەیە و نەخۆشێکی زۆر ڕوتێکەن و ئەگەر نەخۆشەکانیش نەهاتنە لات دیسانەوە من هەر ناهێڵم برسی و تینوبی و ڕۆژانە بۆ ماڵی ئەو کەسانە ڕۆم کە هێشتا هەر دەوڵەمەندن و جلیان بۆ ئۆشۆم داواکەم کە لە بری ئەوە ئاوی جۆم بدەنێ کە بۆتی بهێنم و تەنها تکایەکم لێت هەیە و ئەویش ئەوەیە کە لەمەو بەدوا خوایەکی تر نەهێنیتە ناو میسر و تەبەسەوە چونکە ئێمە چ خێرێکمان لەم هەموو خوایە بینیوە کە لە میسردا هەیە کە تۆتەوێ خوایەکی تریش بهێنیتە میسرەوە ئەگەر خوایەکان بیان توانایە کاری مرۆڤ چاک بکەن هەزارەها خوای کە تاوەکو ئەمڕۆ هاتوونە کارێکیان ڕازە کردەوە و هەر ئەم خوای کە تۆ ئەدوت هیچ خوایەکی تر لەو بەهێزتر نییە سیرکە چ بەدبختیەکی دروست کردووە و چۆن کۆمەڵێ شاخدار ئەویان سەرنگون کرد و ئایا شێتی نەبوو کە ئەم هەموو خوێنە بڕژێ و ئەم هەموو نەهامەتیە دروست ببێت و تۆ دەوڵەمەندێکەت لەدەست بدەی و تێک بشکێی و دیسانەوە هەر ئەو خوای پێشوو خوایەتی بکا؟ ئەوەندەی کە من سکم بەمەریت و تەهو دەسوتێ بەرامبەر بە تۆ بەزەیم نیە چونکە پیاوی و وەکو هەموو پیاوەکان یان مناڵی یان شێت چونکە پیاو لەبەرئەوەی کە پیاوە هەرگیز عاقڵ نابێت و هەمیشە یان مناڵ ئەبێ یان شێت بەڵام مەرید ژنێکی ژیر و لەسەرخۆ بوو من ئەوم وەکو کچی خۆم خۆشەویست و تەهوت هەموو شەوێ لەسەر داوێنی منە نووست و لەبەرەوەی کە من هەر فرمێسکم ئەڕشت موتی بابەتی گفتگۆکەی گۆڕی و وتی سینۆها تێپەڕینی کات هەموو شتێ چاگەکاتەوە و تۆ ئەم بەدبەختیانە فەرامۆژەکەی و گۆناکان و لەشت لەڕ نابێ چونکە من وەکو ڕابردوو خواردنی باشت دەرخوارد دەدەم و قەڵەوە دەکەم من کە بەهۆی ئەم قسانە ئارامم گرتبووە وتم وتی من نەهاتوم کە ببمە ئەرک بەسەرتەوە بەڵکو لێرە ئەڕۆم و لەوانێ تاماوەیەکی زۆر نەگەڕێمەوە من بۆیە هاتوومەتە ئێرە کە ئەو خانووە ببینم کە بە ئاسوودەیی تیایدا ئەژیام و سەیری درەختە سێبەر دارەکانی بەردەم ئەم خانووە بکەم کە ئێستا وشک بۆتەوە. جارێکی تر ببینم بەڵام ئەڕوانم کە هەیوانی خانمەکە پڕ بووە لە دار و بەردی ڕووخاو تۆ وتت من تێک شکاوم و ڕاستت کرد چونکە داراییەکەی من فەوتا بەڵام ئێستا ئەوەندەم نییە کە بتوانم کەمێک کانزات بۆ بنێرم بۆی بتانی شتێ بۆ خۆت بکڕی و ئەگەر حەز بکەی ئێرە نەوژەن بکەیتەوە تیایدا بژێت من لە وتەکانی تۆ کە ئەزانم لە ڕووی دڵسۆزیەوەیە نەڕەنجاوم و جگە لەوەش ئەزانم کە زمانی تۆ وەکو چ زووی زەردەواڵە وایە بەڵام ڕوحت خۆشەویستی تایە و ئێستا خواحافیزیت لەکەم و ئەم ڕۆیان سبەی کانزات بۆ ئەنێرم بەڵام وتی دەستی بەگریان کرد و خاڵی بەسەر خۆیدا کردوتی من ناهێڵم بڕۆی چونکە بە چاوەکانتدا دیارەکە برسیتە و ئەبێ خواردنت بۆ بکەم کە بیخۆی و هێزی پێ بگری من بۆی موتی نەڕەنجێنم وەستام تا ئەو خواردنی لێنا و لە بەردەم مندا داینا و منیش خەریکی خواردنی چێشتەکە بووم بەڵام هیچم پێ نەئەخورا چونکە بیری مەریت و تەهوت نێهێشت کە بە ئارەزوی خۆم خواردن بخۆم موتی ئەیوت سینۆ هەبخۆ و هێزێ پیا بکە و تامی خواردنەکەی منت لەبیر بێ چونکە منیش پێشببینیەکەم کە بەو هەموو بەدبختیانەی کە بەسرت داهاتووە دیسانەوە خۆت گرفتاری بەدبختی تر ئەەکەی بەڵام هەوڵ بدە کە زووتر بگەڕیتەوە و من چاوەڕوانی گەڕانەوەتم و ئەگەر بابەتی کڕینی گۆڕەکەم دابین بێ ئیتر دڵگرانیەکەم بۆ ئایندە نییە چونکە هێز لە لەشم داماوە و ئەتوانم بەهۆی جلشۆرین و نانکردن لە ماڵی دەوڵەمەندەکاندا بایی بژێوی خۆم پیا بکەم ئەویش ئەو ڕۆژەی کە نانکردن دەست پێ بکاتەوە و گەنم هەبێ ئەو ڕۆژە من هەتا خۆراوە بوون لەوێدا لە لای موتی مامەوە و پەژارێکی زۆرم هەبوو بە خۆمم ئەوت هەر کە کانزام دایە موتی ئیتر هەنگاو نانێم ئەم وێرانەوە چونکە بە شێوەیەک بینینی ئێرە کار لە ڕۆحمەکە کە خۆم بە تەنهاتر و بەدبەختتر لە هەموو کاتێ ئەبینم کەمێ بەر لە خۆرئاوا بوون بۆ کۆشکی زێڕین چووم و کانزام لەوێ هێنا و دامەموتی پاشان خوا حافیزیم لە موتی کرد و وتم ژیانی خۆت بە شێوەیەک ڕێک بخە کەوا بزانی لەمە بە دووە هەرگیز چاوت بە من ناکەوێتەوە بەڵام ئەگەر دەرفەتێکی ترم دەستکەوت ئەوە ئەگەڕێمەولات کاتێک کە لەوێ گەڕامەوە بینیم بەشێکی ئاسمانی تەبەز بەهۆی مەشخەڵەوە ڕووناک بۆتەوە و لە هەندێ لە کۆڵانەکان دەنگی مۆسیقا ئەبیسرا و تێگەشتم کە لەبەرە ئەوی ئەو ڕۆژە ڕۆژی تاچ خستنە سەری توت ئانخ ئامونە بۆیە خەڵکی شادی بۆ ئەکەن لە ئەمان شەودا کە تەبەس بە تاجگوزاری فیرعونی نوێ مەشخەڵی هەڵەکرد و ئاهنگیە گێڕا کاهینەکان لە ڕۆشتنایی مەشخەڵەکاندا لە پەرستگەی سەخمەت کە چل ساڵە بوو داخرابوو کاریان نەکرد و گژ و گیایە بێ کەڵکەکانیان هەڵەکەن پاشان کراسێکی سووری کەتانیان لە بەرخوای جەنگ کرد و هێماکانی جەنگ و کاول کاریان پێوە کرد چونکە ئامی بە هورم هەبی وتبوو ئەی کوڕی شاهێن نەفیرەکان لێ بدە و جەنگ دەست پێ بکە بۆ ئەوەی گەلی میسر بەهۆی سەرگەرم بوون بە شەڕەوە هەموو بەدبەختیەکانی خۆی و لەوانە فیرعەونە درۆزنەکەش لەبیر ببەنەوە دەست بە شەڕ بکە بۆوەی خەڵکی دەرفەتی ئەوەیان نەبێ بیر لە شتی تر بکەنەوە و لە برسێتیدا بناڵن و لە شەڕدا خۆت بێ وێنە نیشان بدە بۆ ئەوەی شازادە خانم باک تامون بە خۆشحاڵی و حەزەوە بەرەو تۆ بێت و ڕازی بێ کە شوت پێ بکە بۆیە هورم هەبیش بە ڕەزامەندی ئامی و کاهینەکانی ئامون فەرمانی دا پەرستگای خوای جەنگ بکەنەوە بۆ ئەوەی ئەو بتوانێ بچێتە پەرستگاکەوە و داوای یارمەتی لە سەخمەتی خوای جەنگ بکە کە سەری وەکو شێر و لەشی وەکو لەشی ژن بوو لە کاتێکدا کە فیرعەونی نوێ لەگەڵ هاوسەرەکەیدا بە بووکە شوشە خەریکی یاری ناشتنی مردووان بوون لە پەرستگاکانی تەبەزدا ناوی ئەخناتونیان ئەسڕیەوە و ناوی توت ئانخ ئامونیان ئەکێشا واتە ئەنووسی و ئامی بە ناوی ئەو فیرعەونەوە وڵاتی بەڕێوە ئەبرد و سەرانەیە سند و زەویەکانی پاشایەتی ئەبەخشێ هەر کەسێک کە خۆی حەزی لێبوایە و کاهینەکانی ئامون لە تاو لە خۆبایی بوون کە هۆیەکەی بۆ سەرکەوتنەکەیان ئەگەڕایەوە لە پێستی خۆیاندا جێیان نەئەبۆوە چونکە لە پرێکا هەموو ئەو سامانەی کە لە رابردوودا لە دەستیان چوو بوو هاتەوە ژێر چنگی خۆیان و پرم هەبیش ئەیویست کە لە سەرکەوتنەکاندا لە خەڵکی تر دوانەکەوێت و ناویشی بڵاو ببێتەوە و خەڵکی بزانن کە کوڕی شاهێن لەمەو بە دوای یەکێکە لە کۆڵەگە بنەڕەتیەکانی میسر و ئەبێ حسابی بۆ بکرێ بۆیە ڕۆژی دوایی نەفێری سەربازەکانی هورم هەب لە شەقام و گۆڕەپانەکانی میسردا دەنگی دایەوە و جاڕچیەکان بە خەڵکیان ڕاگەیان کە ئەمڕۆ دەروازەی پەرستگای سەخمە دەکرێتەوە و هرمهب بە کۆمەڵێ لە سەربازەکانی خۆیەوە ئەچێتە ئەو پەرستگایە و قوربانی بۆ سەخمە دەکا لەو ڕۆژەدا هرمهب بە منی وت کە بۆ تەماشاکردن بێمە پەرستگەکە و من زانیم کە ئەوێت دەسەڵاتی خۆیم نیشان بدا ئەبێ ئەوەش بڵێم کە لەو ڕۆژەدا هورم هەب لەگەڵەوەشدا کە ئیزانی زۆرەکەوێتە بەرچاوی بایەخی خەڵکیەوە بەڵام زۆر جوانکاری بەکار نەهێنا و ئەسپەکانی گالیسکەکانی خۆی بە پەڕی شەپۆل ئاسای مەلحوشتر نەڕازاندەوە و نیوە تیرەی تایی گالیسکەکانی بە ڕووپۆشی زێڕین دانەپۆشی و تەنها دوو داسی گەورە و تیژی لەو جۆرەی کە لە مەیدانی شەڕدا بە پێشی گالیسکەکەی داکەن بە گالیسکەکەیەوە بەست و لە دوای گالیسکەکەی ئەوەوە سەربازە نەیزەدارەکان ئەڕۆیشتن و هەنگاونانە سەربازیەکەی ئەوان لەسەر بەردە ڕاوەکانی بەرامبەر پەرستگا زایەڵەی دروزەکرد لە دوای نەیزەدارەکانیشەوە سەربازە ڕەشپێستەکان ئەهاتن و لەبەرەوەی هەنگاوەکانی خۆیان هاو ئاهنگکەن ئەو تەپڵانیان لێدا کە پێستی مرۆڤیان بەسەریەوە کردبوو خەڵکی بە هەراسانی و حەسرەتەوە سەیری سەربازەکانی هورم هەبیانە کرد کە لەبەر تێری دەموچاویان ئەدرەوشایەوە و ئەیانزانی کە خواردنەکەی ئەوان بە سەربازەکانی هورم هەب ئەبڕێ کاتێک کە گالیسکەی هورم هەب لە بەردەم پەرستگا داوەستا و ئەو هەنگاوی نایە سەرزەوی و باڵای بەرز و ناوشانی پانی کەوتە بەرچاوی خەڵکی بە شێوەیەکی ناڕاستەوخۆ هەستیان کرد کە بەدبختیەکانیان لەناو نەچووە بەڵکو هێشتا سەرەتایی دان بەخۆداگرتنی ئازارەکانە هورم هەپ لەگەڵ بەرپرسەکانی سوپاکەی خۆیدا هەنگاویان نایە ناو پەرستگاکەوە و کاهینەکان بەدەستی خوێناویەوە پێشوازیان لی کرد من کە وەکو میسرەکانی تر جگەلەوانی کە زۆر پیر بوون نەمبینی بوو کە مەراسیمی کردنەوەی پەرستگای خوای جەنگ چۆنە سرم لە بینینی دەستە خوێناویەکانی کاهینەکان سوورما پاشان بینیم کە کاهینەکان